پیاوێک کە لە هیچ کەسێک ناچێ پەناهی کێیە و بۆ ئەم کتێبە شاعیر و هونەرمەند حسێن پەناهی لە کەش و هەوایەکی گوندیدا لە ئاوایی دشکێوەی سەر بە شاری سوق لە پارێزگای کهولگیە و بوێڕاحمەدی ئێران ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و شەش لە دایک بووە. ئەگەرچی پشکنینی دی ئێن ئەی لە پاش مەرگی دەریخست ئەو ساڵە هەڵەیە و لە ساڵی هەزار و نۆ سەد و شێست لە دایک بووە. هەر لە منداڵییەوە دەنێردرێتە بەر خوێندنی ئایینی تا فەقێیەتی و خوێندن لە حەوزەی ئایینی قوم و بوون بە مەلا. ڕۆژێک ڕووداوێک ڕوو دەدات و وا دەکات حسێن دەست لە مەلایەتی هەڵبگرێ. بەسەرهاتەکە بەو شێوەیەیە کە ژنێکی گوندی دێتە لای و لێی دەپرسێ، مشکێک کەوتۆتە هیزە ڕوونەکەیەوە، ئایا ئەو ڕۆنە پیس و گڵاو و حەرام بووە یان نا؟ پەناهی دەزانێت کە بووە، بەڵام لەبەر ئەوەی ژنەکە زۆر دەستکورت و هەژار دەبێ، ناوێرێت ڕاستییەکەی پێ بڵێ، بەڵکوو دەڵێ مشکەکە دەربهێنە و جێگەکەشی فڕێ بدە، ئەوی تری پاک و حەڵاڵە. دوای ئەم ڕووداوە جبەی مەلایەتی دادەکەنێت و ئیدی واز لە ئایین دێنێت. ژیانی پەناهی لە کولە مەرگێکەی گەورەدا گوزەراوە. ماوەیەک لە گۆڕستانێک دەژین. ژنەکەی خەو دەبینێت کە مردووەک دێتە خەوی و پێی دەڵێ لەسەر گۆڕی من لاچن. یەکێک لە باشترین نمایشنامەکانی لەو گۆڕستانەدا دەنووسێت، پەناهی لە دە ساڵی کۆتایی ژیانیدا دوور لە ماڵ و منداڵ لە تاران بە تەنیا لە خانوویەکی بچووکدا دەژی و هەر لەو خانووەشدا دەمرێت. لەسەر مردنەکەی قسە زۆرە، ئەگەرچی ماڵبەتەکەی دەڵێن بە جەڵتەی دڵ مردووە، بەڵام هاوڕێ نزیکەکانی و شایەتحاڵەکان کە دوای مەرگی چوونەتە خانووەکەوە دەڵێن کە خۆی کوشتووە. هەرچۆنێک بێت، ئەوەندەی من ژیان و شیعر و بەرهەمە سینەماییەکانی ئەو مرۆڤەم دیتبێت و خوێندبێتەوە، وا تێدەگەم لە پاش مەرگیەوە ماڵبەتەی دەیانەوێ سانسۆرێکی ئەخلاقیی گەورە بخەنە سەر ئەم نووسەرە و بەرهەمەکانیشی. بۆیە لێرە و لەوێ دەڵێن، فڵانە نووسین هی ئەو نییە، فیسارە شعر دوورە لە ئاکاری ئەو. دیارە ئەوانیش لە ئێران لە بارودۆخێکدان خۆیان بێبەری بکەن لەو نووسینانەی پەناهی، کە لێدانە لە گوتاری ئایینی و ئاکاری گشتی. هەر بۆیە لیستێکیان ئامادە کردووە وەکوو ئەو شتانەی ساختەن و بە ناوی حسێن پەناهییەوە بڵاو کراونەتەوە. لە ماڵپەڕی فەرمی نووسەر دایان ناوە. هێندەی پەیوەندی بەم کتێبەوە بێت ئەو شتانەمان لێلا بردووە کە لەو لیستەی ئەواندا هەیە لەوانە وەسێتنامەکەی بەڵام وێڕای ئەوانەش ئەو نووسینانەی لە سەرچاوەکانی بەردەستماندا نەبوون و لە سایت و ماڵپەرە فارسییەکاندا وەرگیراون لە کۆتایی هەریەکەیاندا ئەستێرەیەکمان لە نێوان دوو کەوانەدا بەم شێوەیە داناوە تا خوێنەر بزانێت وەک ئەمانەتی وەرگێڕان ئەو شیعرانە گومانیان لەسەرە، ئەگەرچی ماڵبەتەکەی ڕەتیان نەکردوونەتەوە. خوێنەری خۆشەویستی ئەم کتێبە، پێویستە بزانیت، پەرتییەک لە پەناهیدا هەیە، کە ڕەنگدانەوەی باری دەروونیی خۆیەتی و ئەگەر نەبووبێت بە شیعر، حەقی ئەوەی نییە بخرێتە سەر زوبانێکی تر. ئەم پەرتییە زۆرتر لە شیعرە درێژەکانیدا هەیە، بۆیە ئێمە، خۆمان لێ پاراستووە و بە مەبەست تەنها جوانترین و نایابترین شیعر و نووسینە کورتەکانی، یان بەش و پاش لە شیعرە درێژەکانیمان هەڵبژاردووە بۆ وەرگێڕان. ئەوانە ژانە سەرەکانی خۆی بوون کە بۆ ڕزگاربوون لێیان نووسیویەتەوە. کە وەرگێر دەیخوێنێتەوە سەری دێشێت، ئەگەر بچێتە ژێر باری وەرگێرانی، دوو جار سەریەشەکە کە دوایەش دەگات بە خوێنەری کورد بۆ ئەویش سەریەشەیە. لەو نێوەندەدا من نامەوێ پۆستەچی دەزگای پەخشی سەرێشە بم، بۆیە نایابترین، باشترین، جوانترین پەیام و مەبەست و بوتسکاپی نێو ئەو نووسینە درێژ و ماندووکەرانەم لە کتێبەکانیدا دەرهێناوە و کردوومن بە کوردی. لەگەڵ ئەوەدا ئەدەبی پەناهی زۆر ڕەش و نائومێدانەیە و ئەمەش لەگەڵ گوتاری زاڵی ئێستای مندا کە ژیاندۆستییە نایەتەوە. بۆیە ئەم کتێبە سەرەنجام گوڵچنێکە لە بەرهەمی ئەم نووسەرە. ئەگەرچی بە گشتی خۆپاراستن و خۆلادان لە نائومێدییەکەی پەناهی زۆر زەحمەتە، ئێستا بە هیوام ئەم کتێبە کەلێنێکی تری کتێبخانەی کوردی پڕ بکاتەوە و جێگای چێژی ئێوەش بێت.